شەهرەزاد وتی بەلەمەکە گەیشتە ئەو ڕەز و باخەی کوڕەی بەرگ درو بۆ یۆسف کردبوو لە خۆشیدا خۆی فرێدایە کەناری ڕووبارەکە بەلەمەوان زۆر بە خێرایی شتومەکەکانی بۆ خستە کەنا ڕووبارەکە و بەپەلەکەوتە سەوڵێدان بەرەو دواوە کە شازادە گەیشتە بەردەم دەواازەی ڕزەکە کابرای کوڕی بینی لەسەر سەکۆیەک دانیشت بوو خۆی گەیان دێو خێرا دەستی ماچ کرد و سلاوی لەکرد کوڕی ڕەزەوان لی پرسی تۆچیت و لە چۆ هاتوویت کێ تۆی گەیاندە ئێرە کوڕەکەم کوڕەکە ئەو لاوە شۆخە جوانەی بینی سەری سوڕما ئیبراهیم وتی مامەجان مناڵێکی هەرزەکاری نامۆم بەم ناوچەیە ئەم جا دەستی کردە گریان کوڕە دڵی ژانی کرد بۆ ئەو لاوە فرمێسکەکانی بۆ سڕی و خستە سەر ئەو سەکۆی لەسەری دانیشتە بوو پێی وت بێخەم بە کوڕە شیرینەکەم گەر قەرزاریت خوا قەرزەکەی لەسرت لابرد گەر ئەترسی بێخەم بە تۆ لە سایی مندایت ئاسوودەیت مەترسە شازادەوتی گەورم نەقەرزارم نەترسم هەیە سامانێکی زۆریشم هەیە کوڕە لی پرسی کەوا بوو چیت ئەوێ کە ئەوە هاتوویتە ئەم شوێنە ترسناکە شازادە لە نوکەوە بەسەرهاتی خۆی بۆ جێڕایەوە کە کوڕ ئەمەی بیست بڕێ سەری داخست لە شازادەی پرسی بەرەک درێکی کوڕ ناونیشانی منی بۆ هەڵدایت ئێژوتی بەڵێ ڕەزەوان وتیە و پیاوە برامە پیاوێکی لەبارە پیرۆزە ئەم جاوتی کوڕەکەم خۆشەویستی خۆت نەبوایە کە چوەتە دڵمەوە تۆی شوبراکەیشم و دەرگاوان و ژنەکەشی تیاچون ئەم جاوتی ئەم ڕەزە لە شێوەی لەسەر زەویدانە بۆیە ناونراوە باخی مرواری بە درێژی تەمەنی من یەک کەس نەچۆتە ناو ئەم ڕزەوە تەنیا سوڵتان و من نەبێ تەنیا خۆم و خات و جەمیلەی خاوەنی چوینەتە ناو ئەم ڕزەوە بی ساڵی ڕەبق ها من باخەوانی ئەم باخم کەسم نەبینیوە هاتە بێتە ئێرە خات و جەمیلەش هەرچل ڕۆژجارێک بە کەشتێک دێتە ئێرە بە بەرگی ئەتڵەسەوە دە کەنیزەک دامێنی کراسەکەی بۆ هەڵەگرن تاکو ئەچێتە ڕەز و باخکەوە ئیدی خۆیم نەدیوە بەڵام من کابرایەکی ڕەبەنی سەڵتم هیچم نییە لەم دنیادا بۆیە سرم ئەخەمە پێناوت کوڕە شیرینەکەم شازادە جارێکی دی دەستی ماچ کردەوە ڕەزەوان وتی لای خۆم بمێنەوە تاکو و پیلانێکی بۆ دانێم ئەمجا دەستی گرت و بردیە گومەزێکەوە وتی ئێرە شوێنی خاتوو جەمیلەیە شازادە کە سەرنجی دا گومەزێکە هێندە جوان و ڕازاوەیە کە لە دنیادا وێنەی نییە دیوارەکانی بە وێنەی زۆر جوان ڕازابووە چوار دەواازەی تێدا بوو هەر یەکێکیان پلیکانێکی لەبەردا بوو بە پێنج پلە بۆی سەرەکەوتیت حەوزێکی تیابوو بە پلیکانە بۆی ئەچویتە خوارەوە بە دەوری گومەزەکە ڕووبارێکی ئاو بوو کەنارەکانی لە زیو دروستکرا بوو کە شازادە ئەمانەی بینی زۆری پێسەیر بوو لەگەڵ ڕەزەوان لە بەردەرگا و لەسەر هەمان سەکۆ دانیشتنەوە شازادە وتی بەڕاستی ئەمە بەهشتی سەرزەمینە ڕەزەوان بڕێ پێکەنی هەست هاوڕۆیشت کە گەڕایەوە سینێ خواردنی بەسەر دەستەوە بوو چەند مریشکی قەڵەوی برژاوی لە سەر بوو، برنجی لەگەڵ هێنابوو، بە شازادەی وت، فەرموو تێر بخۆ. ئیبراهیمیش تێری خوارد. ڕەزەوان وتی، چونکە خاتوو جەمیلە بێتە باغ، ناتوانم خواردنت بۆ بێنم و پەزیرایت بکەم. ئەمجا دەستی گرتم و بردمی لە بەرامبەر گومەزێکی دی زۆر جواندا ڕایوەستاندم، وتی، ئەچیتە سەر ئەم دارە. ئەوەتا هەم نزیک و هەم بەرامبەر گومەزەکەیە وتم خاتو جەمیلە دێتە ئێرە و لەسەر کورسیەکە دانیشێت داربەستێکت بۆ درزەکەم لە لق و پۆپی ئەو درەختانە هەر کاتێک هەواڵم پێتدا کە خاتو جەمیلە هاتووە تۆ بەم دارەدا سەر بکەوە بچۆ ناو داربەستەکە و تێر سەیری خاتو جەمیلە بکە تۆ بە جوانی ئەو ئەبینیت بەڵام ئەو تۆ نابینێت ئەم جاوتی بەو خویە کوڕە شیرینەکەم لەم پیلانە زیاتر هیچی ترم بۆ ناکرێت شەهرزاد جێڕایەوە ئیبراهیمی خەسیبوتی بۆ نەکبەتی خات و جەمی لە سەری بەرز کردەوە کت و پڕمنی بینی ئاگام لێ بوو ڕەنگی تێکچوو گوێم لێ بوو بە کەنیزەکانی وت ئێوە ئاهەنگی خۆتان بجێڕن کەمێکی دی دێمەوە چەقۆیەکی تیژی درێژی بەدەستەوە گرت و لەبەر خۆی وتی لا حول ولا قوتە ئللا بالله علی العظیم کە گەشت و لێم نزیک بۆ لە هۆش خۆم چوون هێندەم بیرماوە کە ئەو ڕوبەڕوم بووەوە وتی پەنا بەو خوای دڵانە گۆڕێ چەقۆکەی لە دەستکەوتە خوارەوە خێرا پێیوتم کوڕە بێخم بە تۆ لە سای من دایت مەترسە فرمێسک بە چاوانمدا ئەهاتە خوار و ئەویش بەو پەنجە ناسکانەی بۆی ئەسڕین ئەمجا لی پرسییم تۆچیت چی توی گەیاندە ئێرە منیش خێرا کڕنوشم بۆ برد و دامێنی کراسەکەیم خستە سەر سرم ئەوێژوتی پێم نەوتیت کە لە سای من دایت ترست نەبێ ئەم جا پرسی تۆچیت بەو خویە چاو تێر نابێ لە تەماشات ئیبراهیم وتی منیش لە نوکەوە بەسەراتی خۆم بۆ جێڕایەوە زۆری پێسێر بوو خات و جەمیلە بە سەر سوورمانەوە پرسی بۆ خاتری خوا تۆ ئیبراهیمی کوڕی خەسی بیت وتم بەڵێ خاتونەکەم خۆی بۆ نەگیراوتی کوڕەوە مەڵێ جا من کە پیاوم لە خۆم حرام کردو بەهۆی تۆ بووە کاتی خۆی هێندە باسی تویان بۆ کردووم کە لە وڵاتی میسر لاوێک هەیە ناوی ئیبراهیمی خەسیبە هێندە شۆخ و شەنگە شۆڕسوارە کیژان حەیرانی بوون ئیدی منیش دوور بە دوور حەزم لێ کردیت و شوم لە خۆم حرام کرد سوپاس بۆخوا کە بە پێی خۆ تاتیتە بەردەستم بەو خویە هەر لاوێکی تر بواە خۆی و باخەوان و بەرەک دروم لە سێدارەدا ئەم جاوتی باش شتێک بخۆین منی ژوتم خواردم هێناوە ئەم جا نانەبەرەکەم کردەوە پێکەوە دەستمان کرد بە خواردنی مریشکی برژاو ئەوی شەرابی تێکرد و پێکەوە خواردمانەوە ئەو لای من مایەوە کەنیزەکانیش ئاهەنگی خۆیان گەرم کردبوو دواتر پێی وتم هەستە بڕۆ کە شتێک ئامادە بکە لە فلان شوێن چاوەڕێن بکە تاکو ئەگەمە سرت منیش وتم خاتونەکەم کەشتێکی خۆمم هەیە و چەند کەشتێوانم بەکرێ گرتووە ئێستا چاوەڕێ بکەن ئەویش گەڕایە و نێو کەنیزەکان و فەرمانی پێدان ئەگەڕێنەوە ئەوانی جوتیان ئەمە چییە جاران سێ ڕۆژ ئەماینەوە خات و جەمیلەوتی هەستەکەم لەشم قرس بوو بێ جا تاکو نەخۆشی نەیخستوم بابگەڕێنەوە ئیبراهیمیش گەڕایەوە باخەوان پرسی ئەوە چی بوو وازوو گەڕایتەوە ئەی ژووتی خەمت نەبێ نەیبینیم باخەوان وتی گەر پێت باشە ئەم هەفتەیەش لای من بمێنەوە تاکو دێتەوە جارێکی دی چاوانت بە جوانیکی ژەزا خاو بدە ئیبراهیم گەڕایەوە بۆ خانەکە و دەرگاوان بە خێری هێنایەوە ئەویش پارە و شتومەکەکەی لێ وەرگتەوە خوا حافیزی کردوتی بێسوودە ئەگەڕێمە وڵاتی خۆم دەرگاوان کەمێ بۆی گریا و شتومەکەی بۆڵگرت و گەیاندە کەناری ڕووبارە و خستیە کەشتەکەیەوە ئیبراهیم ئەو شەوە چاوەڕێ کرد هێندەی زانی لە نیوە شەودا پەیدا بوو بەرگێکی پیاوانەی لەبەر کرد بوو کەوانێک بە دەستی چەپیەوە و تیردانێک بە پشتیەوە شمشێرێکیش بە دەستی ڕاستیەوە ڕیشێکی تۆپزی بە چەناگەیەوە هاتو پرسی تۆ کوڕی خەسی بیت وتم بڵێ وتی تۆچیت وا هاتووی شازادە فەساد بکەیت منیش چونکە نەمناسیەوە زۆر ترسام چەند کەشتێوانێک لە تەنیشتمەوە گیانیان سپارد و مردن لە ترساندا خات و جەمیلە ئەی میری مسلمانان کە ئەو هەموو ترس و بیمەی بینی ڕیشەکەی لابرد و شمشێرەکەی دانا کەمەر بەندەکەی کردەوە ناسیمەوە ئەم جا کەوتە کەشتەکانی تریش بانیان کردە یەکتری و مژدایان بەیەکدا سەلامەتن با سەفەرەکەمان دەست پێ بکەین ئەم جا مۆمێکی داگیرساوی بەدەستەوە بوو لی نزیکردمەوتی تەناونیت منیش بە پێکەنیوتم نە ئەمجا ناوی خوامان هێنا و سەفەرەکەمان دەست پێ کرد شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو بە دەستی والی. شەهرەزاد گێڕایەوە ئیبراهیمی خەسیبوتی خاتو جەمیلە پاکەتێک شیرینی خستە بەردەستمەوتی ئەزانی ئەو پیاوەچەیە وتم نەخێر ڕووناکی چاوانم وتی ئەوە ئامۆزامە کاتی خۆی داوای کردم شوم پێ نەکرد ئەم جاوتی ئەو شیری نێش هۆشببەری بەنجی تێدایە جاحەتەکەم لەوە ترسم هەرکە گەشتی نەناو شاری بەسرە خەبەرمان لای والی لێبدا یان خەبەرمان لای باوکم لێبدا منی ژوتم تا ئێمە نەگەینە مووسڵ ئەو ناگاتە بەسرە ئەی میری مسلمانان نازانم چۆن ئەو بەنجی هۆشبەران خستوەتە کونە لوتمەوە کاتێک پژمیم و بە ئاگا هاتمەوە ئەڕوانم بە ڕوت و قوتی فرێدراومەتە نێو کەلاوەیەک تەنیا شەرواڵەکەم لە پێداماوە نەمەزانی ڕووبکەمە کوێ بەو شێوەیە کەوتمە سەر شەقامێک هێندەم زانی والی و چەند جنگاوەرێک بەرەو ڕووم هاتن کە شمشێری ڕوتیان بەدەستەوە بوو ناچار خۆم کرد بە دەواازێکدا داڵانێکی تاریک پێم لە شتێک هەڵکەوت دانەویمەوە بە دەستە کوتێ بۆی گەڕام بزانم چییە دەستم لێ خست کە بەرزم کردەوە خوێنایی ببوو لە دڵی خۆم داوتم لا حەولە ولا قوتە ئللا بلا علی عظیم تەپە تەپی پێی چەند کەسێک پەیدا بوو منیش پەلم کرد بەرەو ناو کە سەرنجە دەم ئێرە گەرماوە گوێم لێ بوو یەکێک گوتی ئێرەش بپشکنن نەکو لێرە بێ کە هاتنە پێشەڕوانم موالی و شمشێر بە دەستەکانیەتی منیش خۆمدایە پەنایەک تا نەبینرێم کە سەیری زەوی داڵانەکەم کرد کیژێکە سەری پەڕێنراوە لە خوێنی خۆی داگەوزاوە گەرماوەکەیان پشکنی یەکێکیان بەرە و لای من هات چێردێکی تیژی درێژی بەدەستەوە بوو کە سەیری کردموتی پەنا بخوا لەم شۆخ و شەنگی و جوانیە ئەمجا پرسی کوڕە تۆ خەڵکی کوێیت دەستی گرتم وتی بۆچی ئەم کیژە جوانت کوشتووە منی ژوتم بەو خویە نە من کوشتومە ناشزانم کێ کوشتێتی لە ترسیەوەیش خۆم کرد بەم گەرماوەدا ناچار بەسەرهاتی خۆم بۆ جێڕای و لی پاڕامەوە بۆ خاتری خوا مەبە بە زۆردار من خەریکی خەمی خۆم بووم ئەی میری مسلمانان بردمی و پێشکەشی والی کردم کەوالی دەستی بینیم خوێنەکەی پێوەبووتی ئەمە پێویستی بە بەڵگەی تاوانەکەی نییە بیبەن لە ملی بدەن ڕاستەکەی کە ئەم فەرمانە کتوپڕم بیست دەستم کردە گریان ئەم شعرم هاتە سەر زوبان نیازی کوێن بوو کوێن بە نسیب بوو کەی گەرما و شوێن ڕێگەی خەسی بوو بۆ هەر کوێسەری ئەجەلت هەڵگرت مەڵێ شوێن و ڕێی گۆڕم غەریب بوو شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە ئیبراهیمی خەسیبوتی هەناسەیەکی قوڵم هەڵکێشا و بورامەوە کابرای کوژەر دڵی نەرم بوو بۆم و بەزەی پێمدا هاتە وتی بەو خویە ئەمە کوژەریکی ژەکە نیە والی فەرمانی دا بدە لەملی و بیکوژە بە پەڕۆیەک چاویان بەستمە و بردمیانە ئەو لاوە و وەکو مەڕ درێژیان کردم و شمشێری خستە سەرملم منی شاوارم کرد ئەی هاوار بۆ نامۆی یەکەم گوێم لە خرمەی پێی ئەسپێک بوو یەکێک بانگی کرد مەیکوژن کە بدرێمەوە دەست نوێنەری شا خەسیب و پاسەوانەکەی پیاوەکەی خەسیب لە بەسرەدا بەغارکردن ئەکەوێتە شوێن والی بەسرە و ئا لەو کاتە ناسکەدا فریای ئیبراهیم ئەکەوێت و هاوارە کامەی کوژن کەوالی بەسرە پاسەوان و نوێنەری شاخەسیب ئەبینێ لە ئەسپەکەی دابەزێ بە نوێنەری شاخەسی بەڵێ ئەم لاوە کێیە پاسەوانی شاو نوێنەری بەسەر هاتەکەی بۆ جڕنەوە والی فەرمانی دا چاویان کردەوە و دایانەوە دەست پاسەوانی نوێنەر لە کاتێکدا ڕنگ و ڕووی لە ترساندا پەڕی بوو ئەمجا لی پرسی ئەرێ ئەم کیژە کوژراوە چییە چیت بەسەر هاتووە پاسەوانی شاخەسیب لە ترس و بیمی ئەو هەڵوێستە تومە ساواری کردبوومەی کوژن ئەگەرنا هەر بە خەیاڵیشی دانەهات بوو کە ئەو لاوەی بەنیازن سەری ببڕن ئیبراهیمی کوڕی شاخەسی بە و ئەو لاوەیە کە لە پێناویدا ئەو هەموو ڕێی بڕیوە ئیبراهیم لە وەڵامی پرسیارەکەی داوتی جوان سەرنجم بدە ئەڵێ نامناسیتەوە کە نوێنەری شاخەسی بورتر سەرنجی دا خێرا دابەزی و کڕنوشی بۆ برد و دەستەکانی ماچ کرد کەوالی ئەمەی بینی ڕەنگی زەر هەڵگەڕە هاواری کرد ئێمە بەچیدا ئەم لاوە بناسینەوە ئابم بەرگەوە کیژێکی کوژا و لە بەردەستیدا ئەوە تا بەڕێز خۆشت بە ئاستەم ناسیتەوە نوێنەری شاخەسی بوتی بەڵا لێت بدە آخر ئەم لاوە تەمەنی پ ساڵە چۆلەکەیەکی پێناکوژێت با مۆڵەتت بدایە بەرگری لە خۆی بکە ئەم جاوالی فەرمانی بە پۆلیسەکاندا بڕۆن بگەڕێن بە شوێن کوژەری کیژەکەدا دیسان خۆیان کردو بە ژووری گەرمی گەرماوەکەدا کوژەری ڕاستەقینیان دۆزیە و قۆڵبەستیان کرد ئەم جا خەلیفە بانگ کردە بەردەمی و بەڕوویدا پێکەنی و پرسی بەسەرهاتی تۆچیە کوڕم ئیبراهیم لە نوکەوە بەسەرهاتی خۆی بۆ جێڕایەوە خەلیفە بەسەرهاتەکەی زۆر بەلاوە گرنگ بوو فەرمانی بە مەسروری شم شێربازدا هەر ئێستا چەند پۆلیسێک لەگەڵ خۆت ببە پەلاماری ماڵی ئەبوو قاسمی سندەلانی بدە و خۆی و کیژەکەیم بۆ بێنە دوای ساعتێک مەسرور گەشتە ماڵەکە و گەمارۆیدا کە چۆ ژوورە و سەرنجیدا کیژە قۆڵ بەسترا و بە قژی خۆی هەڵواسراوە مەسرور دایگرت و دەستی کردە و لەگەڵ ئەبوو قاسمی سندەلانی گەیاندی لای خەلیفە کە لە بەسەرهاتی بەستنەوەی ئاگادار کرایەوە فەرمانی دابیبەن لە سێدارەی بدەن سامانەکەشی بدەن بە ئەم ئیبراهیمە ئەبوو قاسمیان بردە دەرەوە و هێندەیان زانی ئەبوو لەیس پەیدا بوو بەڕێوبەری بەسرە و باوکی خات و جەمی لە هاتبوو بۆ سکاڵاکردنی لە دەست ئیبراهیم کە چۆن کچەکەی هەڵگرت و هەڵاتوە هارو نەڕەشید پێیوت تۆ ئاگاد لە هیچ نییە ئیبراهیم کچەکەتی لە کوشتن ڕزگار کردووە فەرمانی دابچن کوڕی خەسیب بێنن کە هێنان بە پێکەن نەوتی بۆچی پەسەندت نییە ئەم لاوە قۆز و شۆخە بێتە مێردی کچەکەت و زاوای خۆت ئەبوو لەی زووتی گەورم چۆنت پێ باشە باوا بێ خەلیفە فەرمانی دا قازی و چوار شایەتیان ئامادە کرد و هەر لەوێدا کچیان لێمارە کرد سامانەکەی سەندەلانیان بۆ ئامادەکرد و کاروانیان بۆ ڕێخست و دوای چەند ڕۆژێک نردیانەوە بۆ میسر ئیبراهیم و خات و جەمیلە ژیانێکی خۆشیان بردەسەر تاکو و خوا بردنەوە بۆ خۆی شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو